ئایا ئەوانەی موسوڵمان بوون و باوەڕیان بە خوا و بە پێغەمبەری خوا هێناوە وا گومان ئەبەن هەر بەوەی کەوتوویانە باوەڕمان هێناوە وازیان لێ بهێنرێ و هیچ جۆرە تاقیکردنەوەیەکی ناخۆش و تاڵ و سوێریان نەیەتە ڕێ؟ ولقد فتنا الذین من قبلهم وەک ئەمان تاقیمان کردوونەتەوە و تاڵی و سوێری ژیانمان بە هۆی موسڵمان بوونیانەوە هێناونەتە ڕێ، تا خوا بزانێ کام لەمانە بەڕاستی موسڵمان بوون و لەگەڵ خوای خۆیان ڕاست ئەکەن و بەرامبەر بە دەرد و ئازار خۆیان ئەگرن و کامیان درۆ ئەکەن و بەڕاستیان نییە و موسڵمانی ڕاستەقینە نین. یاخود ئەوانەی کرداری خراپەکەن وا گومانەبن کە پێش قەزاو قەدەری ئێمە بکەون و خۆیان لە سزای ئێمە دەرباز بکەن؟ ئەگەر لایان وایە ئەوا بڕیارێکی خراپیان بۆ خۆیان داوە، چونکە هەرگیز شتی وا ڕوونادا و نابێ. من کان یرجو لقاء هەر کەسێ هیوای گەیشتن بە خوای هەیە لە بەهەشتا یا هیوای گەیشتن بەو پاداشەی هەیە خوا بۆ خاوەن باوەڕانی داناوە بێگومان کاتی ئەوە دێ و خوا گوێی لە هەموو قسەیەکە کە بەندەکانی ئەیکەن و ئاگای لە باوەڕ و کرداریان هەیە. ومن جاهد فانما یجاهد لنفسه. ان اللە لغنی عن العالمین. هەر کەسیش سەعیەکا و ڕەنجەکێشێ بۆ فەرمانبەرداریی خوا و دوورکەوتنەوە لە گوناه و لە ئارەزووبازی، ئەوە قازانجی کارەکەی بۆ خۆیەتی و قازانجی چاکی لە بەرامبەریا دەسگیرەبێ و خوا بێ گومان پێویستی بە هیچ کەسێ نییە لە هەموو جیهانا. نُنَبِّئُکُم بِمَا کُنتُمْ تَعْمَلُونَ. ئادەمیزادمان ڕاسپاردووە چاکە لەگەڵ باوک و دایکیا بکا، بەڵام ئەگەر هەوڵیان لەگەڵ دایک، کەسێ یان شتێ بکەی بە هاوبەشی من لە خوایەتیا کە تۆ هیچ شتێ لەبارەی خوایەتی ئەو کەسە یا ئەو شتەوە نازانی و ئادەمیزادیش نابێ شوێنی شتێ بکەوێ، کەسانی وا لە ناو بە ناو موسڵمانانا هەن ئەڵێن ئێمە ئیمانمان بە خوا هێناوە جا ئەگەر لە ڕێگای ئەو ئیمان بە خوا هێنانەیانا تووشی دەرد و ئازار بوون و کافرەکان ئازاریان پێ گەیاندن ئەڵێن ئازاری خەڵکیش لە دنیادا هەر وەک ئازاری خوا وایە لە قیامەتا جا کە ئێمە هەر تووشی ئازار ببین بۆ لە دنیادا تووشی ببین و با هەر ئازارەکەی قیامەت بێ لە لایەن خواوە. بەڵام ئەگەر سەرکەوتنێ بۆ موسڵمانان لەلایەن خواوە هات، بێ گومان بە موسڵمانان ئەڵێن، ئێمەیش لەگەڵ ئێوە بووین، بۆ وا ئەڵێن و قسەی ناڕاست ئەکەن؟ بۆ؟ خوا لە هەموو کەس باشتر نازانێ چی لە دڵی ئەم گشتە خەڵکەدا هەیە و مونافیق و موسڵمانی ڕاست لێک جیا ناکاتەوە؟ ئێوە لە جیاتی ئەوەی خوا بپەرستن کۆمەڵێ بتە پەرستن و ئێوە لەم کارەتانا درۆ و بوختان ئەکەن کە ئەو بتانە بە خوا دانێن ئەوانەی ئێوە لە جیاتی خوا ئەیان پەرستن خاوەنی ڕزق و ڕۆزی ئێوە نین و هیچیان بە دەست نیە بۆتان لای خوا داوای ڕزق و ڕۆزی خۆتان بکەن و بیپەرستن و سوپاسی بکەن سەرەنجام بۆ لای ئەو ئەگەڕێنەوە. خۆ ئەگەر بە فروستادەی من بڵێن درۆ ئەکا ئەوە هیچ زیانێ بە پێغەمبەرایەتی ئەو ناگا چونکە زۆر لە میللەتانی پێش ئێوەش پێغەمبەری خۆیانیان بە درۆزن دانا پێغەمبەری فروستادەیش هیچ ئەرکێکی لەسەر شان نیە لەوە بەولاوە کە فەرمانی خوا بە ڕۆشنی و ئاشکرایی بە خەڵکا ڕاگەیەنێ ئەی پێغەمبەر تۆ بەو خەڵکە بڵێ، بڕۆن بە زەویدا بگەڕێن و سەیر بکەن، بزانن خوا چۆن دەستی کرد بە دروستکردنی خەڵک و دار و درەخت و گژوگیا و گیانلەبەران و شاخ و کێو و دەشت و ڕووبار و دەریا و پاشانیش لەو دونیادا سەر لە نوێ بۆ دواجار دروستیان ئەکاتەوە خوا دەسەڵاتی بەسەر هەموو شتێکا ئەشکێ. وەڵامی خێڵەکەی ئیبڕاهیم لەوە بەولاوە نەبوو کە وتیان، یا بیکوژن یا بیسوتێنن، خوایش لەو ئاگرەی ئەوان بۆیان کردبووەوە ڕزگاری کرد، بەڕاستی ئەم ڕووداوە چەندین نیشانەی تیایە بۆ کەسانێ کە باوەڕیان بەخوا هەبێ. وقال انما. ئیبڕاهیمیش بەوانی وت، ئێوە تەنها چەند بتێکتان لەم ژیانی دونیادا ڕاگرتووە ئەیان پەرستن بۆ ئەوەی بەردەوام بن لە خۆشویستنی یەکتریتانا و خواتان پشتگوێ خستووە و پاشانیش لە ڕۆژی قیامەتا هەر یەکێکتان بگری ئینکاری ئەوانی ترتان ئەکا و لەعنەت لە یەکتری ئەکەن و جێگای دواجاریشتان ئاگری دۆزەخە و کەسێ نییە یارمەتیتان بدا. جا لوط باوەڕی پێ کرد و ئیمانی پێ هێنا کە پێغەمبەری خوایە و ئیبڕاهیمیش وتی، من کۆچەکەم و ئەڕۆم بۆ ئەو شوێنەی خوا فەرمانی پێ داوم و خوا خوایەکی بە دەسەڵات و خاوەن حیکمەتە ئەزانێ چی باشە و ئەوە ئەکا. ووهبنا له اسحاق ویعقوب. ئەوە ئێوە بەڕاستی ئەوەندە بێ حەیا و شەرمن ئەچنە لای نێرینە و ڕێ لە ڕێبوار ئەبڕن و ڕووتیان ئەکەنەوە و لە کۆمەڵگای خۆتانا کاری ناشرین و ناپەسەند ئەکەن قەومەکەی هیچ وەڵامێکیان نەبوو ئەوە نەبێ کە وتیان ئەگەر تۆ ڕاست ئەکەی ئێمە بە سزای خوا ئەترسێنی ئەو سزایەی خوامان بهێنە سەر بزانین ئەتوانێ چیمان لێ بکا. ئیبڕاهیمیش وتی، ئاخر لوط لەوێیە، ئەویش لەگەڵیان ئەفەوتێ و لەناوەچێ، مەلائیکەتەکانیش وتیان، ئێمە خۆمان ئەزانین کێ لەو دێیەدایە، لوط خۆی و ماڵ و مناڵی لەو سزای خواییە ئەپارێزین ژنەکەی نەبێ، ئەو لەو کەسانەیە بڕیاری بڕانەوە و بەسەرچوونیان دراوە. ئینا مونەجوک وئەهلەک ئیلا امراتەک کانت من الغابرین. کاتێکیش کە مەلائیکەتەکانی فروستادەمان هاتن بۆ لای لوط خۆی و خەبەری ئەوەیان دایە کە خوا بڕیاری فەوتاندنی خێڵەکەی داوە پێی ناڕەحەت بوو دڵی خەمبار بوو بە هاتنیان چونکە ئەترسا خەڵکی دێکە کە دییان غەزەبی خوایان هاتۆتە سەر بڕۆنە سەری و تۆڵەی خۆیانی لێ بکەنەوە یا ئەو خۆیشی بەر ئەو غەزەبەی خوا بکەوێ. مەلائیکەتەکان پێیان وت، مەترسە و خەفەت مەخۆ، ئێمە تۆ و ماڵ و مناڵت ڕزگار ئەکەین، تەنها ژنەکەت نەبێ کە یەکێکە لەوانەی بڕیاری لەناوچوونیان دراوە. ئینا مونزلون علی ئەهل هذه القریە رجزا من ئێمە بەڕاستی نیشانەیەکی دیارمان لەو دێیەدا بەجێ هێشت بۆ هەر کۆمەڵە خەڵکێ کە عەقڵیان هەبێ و بیر لە چاکە و خراپە بکەنەوە و بفامن کەوا خوا دێرگیریش بێ سەختگیرە، زانایانی تەفسیر نووسیویانە، خوا ئاواییەکەی ژێراوژوور کردووە و بەردی بەسەرا باراندووە و ئێستایش نیشانەی ئەو غەزەبەی خوا لەو شوێنەدا دیارە. ئەو غەزەبی خوایە کە لێیان گیرا بە خانوەکانیانا دیارە بۆتان و بە چاوی خۆتان ئەیان بینن. شەیتان کار و کردەوە ناشرینەکانیانی لا جوان کردن و لە ڕێگەی خوا پەرستی لای دان کە ئیشیان توانی بڕوانن و ڕاستی ببینن و شوێنی خراپە نەکەون بەڵام ڕێگای ڕاستیان نەگرتە بەر. هیوایان هەبوو بەردە بارانمان کردن و هیوایشیان هەبوو نرکە و ناڵەی بوومەلەرزە گرتنیەوە و لەناوی بردن و هیوایان هەبوو ڕۆ چوونە خوارەوە بە زەویدا و هیوایان هەبوو لە ئاوا نوقممان کردن خوا لەوانە نەبوو بە ناحەق ئەمانە گیرۆدە بکا و تووشیان بکا ئەوان بۆ خۆیان ستەمیان لە خۆیان کرد لو كانوا يعلمون نمونەی ئەوانەی غەیری خوایان کردووە بە پشت و پەنای خۆیان و ئەیان پەرستن وەک جاڵجاڵۆکە وایە کە ماڵ بۆ خۆی ئەتەنێ و لای وایە ماڵەکەی قەت وێران نابێ کەچی بێ هێزترین و خۆڕاگیر نەکردوو ترین ماڵیش ماڵی جاڵجاڵۆکەیە ئەگەر بەخۆیانیان بزانیایە و بیان زانیایە چی ئەکەن ان فی ذلک لآیة للمومنین. خوا ئاسمانەکان و زەوی بۆ حیکمەتێ دروست کردووە و لە خۆڕایی دروستی نەکردوون دروست کردنی ئاسمان و زەوی نیشانەی تیایە بۆ کەسانێ باوەڕیان بە خوا هەبێ و بە دروست کردنی ئاسمان و زەویا بەڵگەیان لەسەر بوونی خوا و گەورەیی و توانی خوا بۆ دەرەکەوێ کاتی خۆی کتێبی ناردونەتە سەر بە باشترین شێوەی گفتوگۆ نەبێ، تەنها ئەوانەیان نەبێ کە ستەمکارن و دەم درێژی ئەکەن و بڵێن ئێمە باوەڕمان بە قورئان هەیە کە لە خواوە هاتووتە خوار بۆمان و بە تەورات و ئینجیل و زەبور و ئەو کتێبانەی تر کە لە خواوە هاتونەتە خوار بۆ ئێوە و خوای ئێمە و ئێوە هەر یەک خوایە و ئێمە گەردنکەچین بۆ ئەو خوایە. هەر وەک کتێبی خۆمانمان ناردۆتە خوار بۆ سەر پێغەمبەرانی بەر لە تۆ، قورئانیشمان ناردۆتە خوار بۆ سەر تۆ، جا ئەوانەی کتێبی خۆمانمان داونێ لە پێش هاتنی تۆدا باوەڕیان بەم قورئانە هەیە، چونکە لە کتێبەکانی خۆیانا گفتی پێ دراوە و باسی هاتنی لە دواڕۆژدا کراوە. اذا لارتاب المبطلون. تۆ خۆت لەوانە نەبووی کتێب بخوێنیتەوە و بە دەستی ڕاستیشت کتێبت لە دەمی کەسەوە نەنووسیوەتەوە، ئەگەر خوێندەوار و بنووس بوویتایە بتتوانیایە بخوێنیتەوە و بنووسی، بەتاڵوێژەکان بەڵگەیان دەستگیر ئەبوو بۆ گومانیان لەوەدا کە قورئان فەرموودەی خوایە. ئایا ئەوە بەس نییە بۆ ئەوان کە ئێمە قورئانمان ناردووەتە خوار بۆ سەر تۆ؟ ئەخوێنرێتەوە بەسەریانا؟ بەڕاستی لە ناردنی قورئانا ڕەحمەت و بیرخستنەوە هەیە بۆ هەر کۆمەڵێک کە باوەڕیان بە خوا هەبێ، خوا و ڕۆژی پاداشت و سزایان دێنێتەوە یاد. قل کفی باللە بینی وبینکم شهیدا. تۆ بەو کافرانە بڵێ، خودای بڵند و باڵا بەسە بۆ ئاگەداری لە نێوان ئێمە و ئێوەدا، هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەمووی ئاگا لێیە، ئەو کەسانەیش کە باوەڕیان بە شتی پڕوپووچ و نادروست هەیە و ئینکاری خوا ئەکەن ئەوانە لە هەردوو جیهانا دۆڕاندوویانە. وَیَستَعْجِلُونَکَ بِالْعَذَابِ. پەلە پەلەت لێ ئەکەن داوا ئەکەن سزای خوا بێتە سەریان و ئەڵێن ئەگەر ڕاستە با بێت ئەگەر هەر شتێک کات و وادەی خۆی بۆ دیاری نەکرابوایە کە هەر ئەبێ لەو کاتەی خۆیا بێ لەسەر ئەو داوایی خۆیان سزایان ئەهاتە سەر و لەپڕیش دێتە سەریان و بەخۆیان نازانن کە ئەیان کوتێتەوە. ئەگەر لە کافرەکانی مەککە بپرسی، کێ ئاسمانەکان و زەوی دروست کردووە و کێ ڕۆژ و مانگی ڕام کردووە، لە وەڵاما ئەڵێن خوا. جا کە مادام وایە بۆچی و چۆن ڕوو لە پەرستنی خوا وەرەچەرخێنن و بت ئەپەرستن و بە فەرمانی خوا ناجوڵێنەوە؟ اللە یبسط الرزق. بل اکثرهم لا یعقلون. ئەگەریش لەو کافرانەی مەککە بپرسی، کێیە ئاوی لە ئاسمانەوە داباراندووە و زەوی پاش وشک بوونەوە و مردنی بەو ئاوە ژیاندۆتەوە، لە وەڵامە ئەڵێن خوا، دە تۆیش بڵێ، سوپاس بۆ خوا کەوا دان بەو ڕاستیەدا ئەنێن. ئەکەونە پاڕانەوە لە خوا و ئاینیان خاوێن ئەکەنەوە لەوە کە کەس بکەن بە هاوبەشی خوا و بە تەنیا لە خۆی ئەپاڕێنەوە پاشان کە خوایش ڕزگاری کردن و گەیاندن یە وشکان کوت و پڕ دەست ئەکەنەوە بە هاوبەش دانان بۆ خوا. لیەکفوڕو بما ئاتەیناهم وەلیەتەمەتەعو. ئەوانەیش کە لە ڕێگای ئێمەدا تێکۆشاون و خواپەرستی ڕاستیان کردووە، ئێمە لە پاداشتی چاکەیانا شارەزای ڕێگەکانی خۆمانیان ئەکەین و خوایش لەگەڵ ئەو کەسانەیە کە چاکە ئەکەن. ئەبو لوبابە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، ئەوەی بە سۆزکردن و دەنگی خۆش قورئان نەخوێنێت لە ئێمە نیە.